خۆشحاڵین لە دەستپێکی هەفتەیەکی نوێ بۆ پێشکەشکردنی هەڵلقەیەکی تر لەم کۆڤارە رادیۆیە دێنە خزمەتان کە ڕۆژانی یەکشەمە و دووشەمە ئەروە ڕۆژانی چوارشەمە و پێنجشەمە پێشکەشەکرێت کە تایە کۆمەڵێک دیدار و بەدواداچوونی جیاواز لەخۆگرێت. پیسەرانی بەڕێز ئێمە سەتایم بەرنمەیەمان وەکو هەمیشە با دیدارێک دەست پێەکەین بەڵێ بەڕێزان نزیکەی نیوەی ئەم ساڵ تێپەڕیوە یەکێک لەو حاڵەت و دیاردە کۆمەڵایەتیانەی کە بێگومان بە بەردەوامی قسە و باسی لەبارەوە کرێ مەسلەی حاڵەتەکانی تونندوتیژە بەرامبەر بە ئافرەتان هەروەها کێشە خێزانیەکانە بۆ قسە باسکردن سەبارەت بەوەی کە ئاستی تونندوتیژەکان بەرامبەر بە ژنان لەم ساڵدا چۆن بووە وە قەبارەی کێشە کۆمەڵایەتیەکانیش کێشە خێزانەکانیش چۆن بووە بە بەراورد بە ساڵی ڕابردوو کەمتر بۆ یان زیاتر هاوکارم ئاراز محەممەد دیدارێکی ساز کردووە لەگەڵ بەڕێوبەری بەڕێوبەرایەتی بەرەنگاربوونەوەی توندوتیژی دژ باژنان لە گەرمیان لە میعام حەمەد فەرمونون با گوێبیسیە و دیدارە بین. لەمێقان سڵاو لێبێت سەرەتا بۆ پرسیاریەکەممان ئەگەر سەبارەت بە ئامارەکانی شەش مانگی ڕابردوو قسەمان بۆ بکەی تا ئێستا ئامارەکان چۆن بوون ڕێژەکانی تونوتیژی بەرز بوونەتەوە یا ئەوەتانە کەمیان کرۆ بۆ ئەمساڵ؟ دەستان خۆش بەختانە ئامارەکانی ئەمساڵ پێمان ئەڵێت بەبراوردە لەگەڵ ساڵی حاڵەتە نەخوازراوەکان زۆر کەمی کردووە بەم شێوەیە ئامارەکەمان ئەمساڵ بەم شێوەیەیە. ئەمساڵ بەتەنها یەک حاڵەتی کوشتنی ژنان هەیە و بە سێ حاڵەتی خۆکوشتنمان هەیە و هەروەها حاڵەتی با بڵێین خۆسووتان بەتەنها یەک حاڵەتمان هەیە و حاڵەتی سووتانیش یەک حاڵەتمان هەیە. ئەگەر بێتوو بەراورد بکەین لەگەڵ ساڵی پار، ساڵی پار کوشتنەکان بۆ ئەم پێنج مانگە چوار حاڵەت بوو. بووە ساڵی پار خۆکوشتنەکان دوو حاڵەت بووە بەس بە تەنها ئەوە یەک حاڵەت واقعی بوو ئەمساڵ زیادی کردووە حاڵەتی خۆسووتانەکان ساڵی پار هەشت حاڵەت بووە ئێستا یەک حاڵەتە حاڵەتی سووتانەکان شەش حاڵەت بووە ئێستا یەک حاڵەتە ئەمە ئەگەر بێت و ئێمە بەراوردێکی بە دڵنیاییەوە هۆشیاریی ئەو هۆشیارییەی کەوا لە ساڵانی ڕابردوو ئیشی لەسەر کراوە و ئەمساڵیش ئێمە بە هاوکاریی یو ئێنەکان، یو ئێن دی پی، یو ئێن ئێچ سی ئاڕ، سەرجەم ئەو ڕێکخراوانەی یو ئێن کەوا توانیان پشتیوانیان بن بۆ دامودەزگا حکوومییەکان و بەتایبەتی بۆ وەزارەتی ناوخۆ و بەڕێوەبەرایەتییەکانی وەزارەتی ناوخۆ توانیمان چەندین چالاکی ئەنجام بدەین چی لەناو بڵێن کۆمەڵگای خۆمان چی لەناو ئاوارەکان بۆیە یانی توانیمانە مەسەلەن شتێک لەو با بڵێن حاڵەتانە کەم بکەینەوە و هەروەها دیارە بوونی کێشەی گەورەتر لە هەرێمی کوردستان و ئەوانە ئەوەش وای کردووە کە خەڵک زیاتر یانی واقعبینیانە سەیری بارودۆخەکە بکا و زیاتر سەیری کێشە گەورەکان بکا بە کێشە نەوەک کێشەی بچوک بۆیە یانی ئەوەی کە ئێمە ئەیبینین کێشەکان هەم بە ئەوەی کەوا بەڕێوبەرایەتیەکان ئێستا مێژویەکی باشتریان هەیە و توانیویانە زیاتر بچنە ناو کۆمەڵگاوە و هەم لە ڕوی ڕاگەیاندنیشەوە توانیومانە ئیش و کاری باشی لەسەر بکەین بۆیە حاڵەتەکان کەمی کردووە و هیوادارین ئێمە ڕێکخراوەکان زیاتر هاوکاریمان بن بۆ ئەوەی بتوانین زیاتر چالاکی ئەنجام بدەین و بتوانین زیاتر خزمەت بە کۆمەڵگاکەمان بکەین بۆ ئەوەی ڕێژەی حاڵەتە نەسازراوەکان نەک حەوت حاڵەت ئەمساڵ کە کۆی حاڵەتەکان هەمووی حەوت حاڵەتە ببێتە یانی هیچ حاڵەتێک لامان سەبات نەکرێت. بەڵێ. پێشتر لە ئە، ساڵی ڕابردوو یا لە ماوەکانی ڕابردووە کە لەو کێشانەی کە ئێوە هاتان بۆ کێشەی ئاوارەکان بۆ و ئاوارەکانیش لە ماوەی ڕابردوودا ڕێکخراوەکان زۆر ئیشیان تیا کردوون پێ وایە هیچ لە بارودۆخی ئاوارەکان لە ڕووی هوشاری ئە، م، هوشاریەوە گۆڕابێت؟ بە دڵنیاییەوە گۆڕانکارێکی باشی بەسەر هاتووە، ئاشنا بوون بە یاسای ئەو یاسایەی کە لە هەرێمی کوردستان جێ بەجێ ئەکرێ، یاسای بەرنگاربوونەوەی توندوتیژی خێزانی و هەروەها ئیشکردنی ئێمە و ڕێکخراوەکانیش لەناو ئاوارەکان بەپێی با بڵێین، ئاراتی تەقالیدی خۆیان بۆ وە توانیبانە ئەو با بڵێین هەموومان ئەزانین ئاراتی تەقالیدی ناوچەی ئێمە لەگەڵ خوارووی عێراقا جیاوازە لەگەڵ ئەوەیشا توانیبانە بە شێوە پێشێوازەکان بتوانین ئەو حاجزە بشکێنین ئەو دیوارە بڕوخێنین و بچینە ناو کێشەکانیان و ی کێشەی ئاوارەکانی چارەسەر بکەین کە هەمووی بە داتا و بە ئامار دەدرێتە بەڕێوەبەرایەتی گشتیمان و دەدرێتە وەزارەتی ناوخۆ. بەڵێ. وە کە زانی قەیرانی دارایی پێشتریش لێم پرسییت کاریگەری زۆری کردوەتە سەر سێکتەرەکانی ژیان حیاتی کۆمەڵایەتی و ڕووی سیاسی ئێمەش پێ وایە ئەگەر قەیرانی دارایی بەم شێوە بەردەوام بێت کاریگەرێکی لەسەر دۆخی ژنانە بێ بە دڵنیایی هەموو قەیرانێک بە تایبەتی قەیرانی ئابووری کاریگەری نەرێنی ئەبێ لەسەر ڕەوشی بازنەی کۆمەڵگا بە شێوەیەکی گشتی و بە تایبەتی لە ناو خێزانەکان چونکە هەرێمی کوردستان ماوەیەک بژانەوەیەکی باش لە هەموو ڕووەکانەوە بە خۆیەوە بێ و هەروەها توانیویەتی خزمەت بە کۆمەڵگاکە بکا لە زۆر بواردا ئێستا ئەتوانین بڵێین یانی ئەو خزمەتگوزاریانە وەکو پێویست نییە وەکو ئەوەی نییە کە ئێمە ئومێد دەکەین زیاتر و زیاتریش بتوانین بچینە ناو هەموو سێکتەرەکانی ژیانی کۆمەڵگاکەی خۆمان بە دڵنیاییەوە من ئەڵێم یانی خێرانەکە کاریگەری نەبێنی نەبێت زۆر باشە سپاس بە تۆ لە مێخان عزیەتماندای دەسە خۆش بێ گوێگرانی بەڕێز و خۆشەویستی بەرنمەی ڕۆژێکی تر لا تەوەری دوم و کۆتاییان بەرنمەیەمانە چینە سەر راپۆرتێک وەکەزانن قەیرانی دارایی تایتڵ و ناونیشانی زۆربەی کێشە و یورگرفتەکانە هەروەها زۆرێک لە باس و خواسەکانی هاوڵاتیانی شەر پەیوەندیدارە بەهۆی ئەو کاریگەری کە قەیرانی دارایی و ئابووری لەسەر ژیانی تاک بە تاکمانی داناوە. ئێمە لە میانەی فیچەرێکەوە یان لە میانەی راپۆرتێکەوەم جارە قسە و باسەکەین سەبارەت بە ئەوەی کە چۆن قەیرانی دارایی بووەتە هۆی ئەوەی کە ژمارەیەک لەو کەسانی کە کاری کرێکاریەکەن یان کاسبیەکەن چۆن وای کردووە کە دەستبەرداری ئیشەکەیان بن و ئێستا بێکار بوون. لەم راپۆرتەدا کە هاوکارمان گەرمیان غەیدان ئامادەی کردووە چەند شایەت حاڵێکیان چەند دانێک لەو گەنج و لەو کاسبانە دوێنێت کە خۆیان بە کاریگەری کێشە و قەیرانی دارایی دەستبەرداری ئیشەکانیان بوون یاخود بێیش بوون فەرمونون با گوێبیستی ئەو راپۆرتە بین. بیلال ڕەشید، گەنجێکی دانیشتووی کەلارە، پێشتر کاری وەستای بینای دەکرد، بەڵام بەهۆی قەیرانی داراییەوە خواست لەسەر ئیشەکەی کەمبووەتەوە، ئەویش دەستبەرداری کارەکەی بووە. پێشتر وەستای کاشی بوومە و بۆنەی ئەم بێئیشییەوەم نزیکەی ساڵێکە، ئێستا بەچکەم چەندە لەسەر ئەم جادەم هیوادارم ئیشی من بکرێتە بۆ ئیشی خەڵکیش بێتەوە جێ بێڵم ئەوانەیە کە بەس ئەم ئیشیان هەیە وڵا هیچ باش نییە چونکە من جاران ڕۆژی پ ڕۆژی شە ڕۆژ بگڵایەک مویسا ڕۆژیەوە دههزار بیزاری بەمنونم نیشە. بیلال یەکێکە لەو سەدان گەنجانەی کە قەیرانی دارایی بێکاری کردوون پێش ئەوەی کوردستان ڕووبەڕووی قەیرانی دارایی بێتەوە، خاوەن پیشەی خۆی و داهاتی خۆی بوو، بەڵام لە ئێستادا هەم داهاتی نەماوە و هەم بێکارش بووە. هەرچۆنێ بێ ئیسا هەر کەسێ ڕۆژی دە هەزاری دەرکا زۆرە، چونکە ئەزانی هەرچی کۆمپانیا و هەرچی شەریکە و هەرچی نەگشتی هەمووی داخراوە. وەڵایی قەیرانەکان ئەگەڕێتەوە بۆ ئەم قەیرانە و ئەم شەڕە و ئەم بێ ئیشە و ئەم حکومەتە وا ئەم قەیرانەی دروست کردووە. ئومێد حەسەن یەکێکی ترە لەو گەنجانەی کە بەهۆی قەیرانی داراییەوە بێکار بووە. پێش ئەم قەیرانی دارایی و بێکارییە لە قەسابخانەی شاری کەلار ئیشم دەکرد، هەرچۆنێ بێ دەمتوانی بژێوی ژیانی خۆم دەرکەم، بەڵام لە ئێستادا لە ڕاستییە ئەم بێکارییە کاری کردۆتە سەر ئێمەیش، خواستی خەڵک لەسەر گۆشتی حەیوان کەم بووە، قەسابەکان زۆر بە کەمی ڕوو دەکەنە قەسابخانەکەمان، ئەمەش بەهۆی نەبوونی داهاتە لەلایەن هاوڵاتییەوە. منیش کارمەندێکی قەسابخانەکەم خاوەن قەسابخانەکە ئیزنی یاوم کە ڕوو بکەمە ماڵ و ئەمەش بە بۆنەی ئەوەی کە خواستی خەڵکیش کەم بووە لەسەر گۆشتی حەیوان و ناتوانن بیکڕن. جگە لە بێکاربوونی گەنجان، کاسبکارانی ترش باس لەوە دەکەن ئەگەر ڕەوشەکە بەم شێوە بەردەوام بێت ئەوانیش پیشەکانیان لەدەست دەدەن. سەرکەوت سەرحەد. یەکێکە لەو دووکاندارانەی. وەکو دووکاندارێکی شاری کەلار ئەم بێکارییە وای کردووە کە خەڵکی بە کەمی نانە زۆر بە کەمیش ڕوومان تێ بکات، ئەمەش بەهۆی ئەو بێ پارە بێ مووچەیەوە ئێستا خواستی خەڵک لەسەر شتومەکان زۆر کەم بۆتەوە، ئەمەش وای کردووە ئێمەش بە زۆر بتوانین کرێ دووکانەکانمانش پێ بدرێت، ئەمەش دەبێتە وەها ئەگەر لەسەر ئەم قەیرانی بێکارییە بڕوات ئێمە ناچارەوین دووکانەکانمانش داخ. هەروەها ئەم کاریگەری بێکارییە بەتایبەتی لەناو شاری کەلار و گەنجان، ئەمەش دەبێتە هۆی بارگرژی و ناسەقامگیری دەروونی گەنجانی کەلار و بەتایبەتی خەڵکەکانیش. سەندیکای کرێکاران جەخت لەوە دەکاتەوە کە رێژەی بێکاری رووی لە زیادبوون کردووە. عومەر محەممەد، بەرپرسی لقی گەرمیانی سەندیکای کرێکاران باس لەوە دەکات، رێژەی بێکاری بە رادەیەک بەرزبووەتەوە کە پێیان ناپێورێت. لە راستی رێژەکە ئەمساڵ بۆ کەناڵەکانی تریش باسمان کرد ناتوانین دیاری بکەین چونکین لە حەد بەدەرە لەو ڕێژەی ساڵی پار زۆر زۆر زیاترە. ئەو قەیرانەی ڕووی لە هەرێمی کوردستان کردووە هەر ئەوە نییە کەرتی گشتی پەک خستبێ بەڵکو کاریگەریی زۆری لەسەر کەرتی تایبەتی داناوە. گەرمیان غەیدان بۆ ڕادێو دەنگ. گوێگرانی بەڕێز دەتوانن ڕاو سەرنج و پێشنهارەکانیان لە ڕێگەی پستی ئەلکترۆنیەوە بنێرن بۆم ئیممەلا رادیو دەنگ ئاتیاهۆ.com یان لە ڕێگەی تۆڕی کۆمەڵاتی فەیسبوکەوە بۆم ناونیشانە فەیسبوک.com/رادیو دەنگ ڕیکلامی بازرگانی. کۆمپانیای ئەی پی کۆمپانیای ئەی پی مژدە بە هاوڵاتیانی کەلار و دەوروبەری دەدات کە ئێستا دەتوانن لە کۆمپانیای ئەی پی ببنە خاونی ئامێری کەناڵە ناوخۆیەکان بە قیستی مانگانە. نرخی ئامێری کەناڵ ناوخۆیەکان تەنها 100 هزار دینارە بە قیستی سێ مانگ لە هاوڵاتیان وەردەگیرێت. ناونیشانی کۆمپانیای ئەی پی کەلار فەرعی یەکەم، ناو بازاڕ بەرامبەر بینای هاوچەرخ. فەرعی دووەم، بازاڕی موبایل فرۆشەکان. فەرعی سێیەم، شەهیدان نزیک بینای شخارتەکە. فەرعی چوارەم، ڕزگاری فرۆشگای مامۆستا سوارە. ژمارەی تەلەفۆن، سفر حەوت سەد و حەفتا، سەد و پێنج، پەنجا و حەوت، پەنجا و حەوت. کۆمپانیای ئەی پی ڕیکلامی بازرگانی. سۆپەرمارکێتی میترۆ لە وەرزێکی نوێی کارکردنیدا. سۆپەرمارکێتی میترۆ مژدە بە هاوڵاتیانی کەلار دەدات کە بە ستافێکی نوێ و لە وەرزێکی نوێی کارکردنیدا لە خزمەتیان دەبێت خۆراک و خواردەمەنی جۆراوجۆر پێداویستی چێشتخانەی ماڵ یاری و پێداویستی مناڵان کەرەستەی جوانکاری و ئارایشتی ژنان و پیاوان لە سۆپەرمارکێتی میترۆ دەست دەکەوێت. لە سۆپەرمارکێتی میترۆ لە یەک کادا کەرەستەی خۆماڵی و بیانی دەست دەکەوێت. میترۆ، گونجاوی لە نرخ، تایبەتمەندی لە خزمەتگوزاری. لەبەر ڕەچاوکردنی باری دارایی هاوڵاتیان، سۆپەرمارکێتی میترۆ هەموو بیست و هەشتی مانگێک نرخی کەرەستەکانی دادەشکێنێت. کەرەستەکانی میترۆ، جگە لە گونجاوی نرخەکان کوالێتیشیان بەرزە ناونیشان کەلار تەنیش بینایی قوتابخانەی لەیلا قەسم سۆپەرمارکێتی میترۆ. بۆ لەمە دوا لەسەر شەپۆلی 99.9 FM گوێبیسی ڕادێی دەنگ بن. هیوادارین سەرنجی ئەوەی گوێگرانی بەڕێزمان ڕاکێشاوێت بەڵێ بەڕێزان ئێوەش ئەگەر سەرنج و تێبینی و ڕخنەیەکتان هەیە لە ڕێگەی ژمارە میشەکەی ڕادوی دەنگەتوان بگەێنن کە ژمارەکەمان بریتە لە 1940 سفر 20 1940 یاخود لە ڕێگەی ئینتەرنێتەوە توانن وبسایتی ڕادێدەنگ ببینن و هەواڵ و بەرنمەکەمان بەم بەرنمەشەوە لەو وبسایتە ببینن کە ناونیشانەکە بەم شێوەیە ڕادێدەنگ.org هەروەها لە تۆڕە کۆمەڵایەتەکانیشدا بە هەمان شێوەیە ئێمە پیجمان هەیە کە لە تۆڕەکانی ئینستاگرام و تویتەر و هەروە فەیسبوک هەر بە ناونیشانی ڕادیۆ دەنگە ئەتوانن بە هەمان شێوە لەوێ شەواڵ و بەرنامە و زانێرەکانمان ببینوەەر تێبین و سەرنجێکیشتانەیە بیخەنە ڕوو تا پێگەشتنەوەیکی تر هیوای ڕۆژێکی خۆشتان بۆ خوازیین.